شەهرەزاد وتی سرد نێشێنم بەختیاریت بۆ بێنم هارونە ڕەشید نزیکەی ساعتێک دانی بەخۆی داگرت بە جەعفەری وت پرسیاری لێ بکە جەحفەروتی خاڵە باسم شتێ گۆرانیمان بۆ بڵێ آخر ئێمە بۆخوا حافیزی هاتون و سبێنێ کاروانەکەمان ئەڕوا باسم وتی بە چاوان میوانە ئازیزەکان ئەم جا باسم وتی وەرزی بەهارم ناوەندی ترینی وەرزەکانە تێیدا ئاو هەوا فێنکە بێ وەرزی گوڵ و گوڵزارە سوقراتی حەکیم و توێتی هەرکەس لە بەهاردا سەیران نەکات و شای و هەڵپەڕکێ نەکە ئەوە بێزەوقە پێویستە چارەسەری خۆی بکە هەندێکیش لەو فەیلەسوفانەی فارز و توانە تووڕە و تونڕەوان بێبەری بوانن لە سەفا و گەڕانی بەهاری. دیسان لە وەسفی بەهاردا نووسراوە، ڕووی جواندان بە بریسکە ناو قەد باریک، بۆن خۆش، ڕەوشت بڵند. ئەمجا ئەم شیعرەی وت، بەهار هات خۆشی هێنا، مەی و سەرخۆشی هێنا. گوڵان هێندە بە پەلەن، هاکا وا تۆیشی هێنا. ئەمجا باسم پێکەکەی هەڵگرت و خواردیەوە. دەستی دایە گوڵێک و بۆنی کردوتی شنەی بەیان بە ئاگات دێنێ بولبول بە خوێندن زوو ئەگریێنێ سنگینی گوڵت چاک بپارێزە وەک قاوەی فنجان خۆی ئەسووتێنێ میوان ئازیزی و دڵت خۆش کردین بەجێمان دێڵی چۆن دڵت دێنێ هارونە ڕەشید بەم گۆرانیە زۆر دڵی کرایە و زەوقی پەیدا کردووتی خاڵە باسم شعر وەلاوە بنێ و قسەمان بۆ بکە خواحافیزیمان لێ بکە ماڵت ئاوا بێ باسم وتی بە چاوان بەڕێزان لە سەردەمی کیسرا ئەنە و شیرواندا شێخ عەلیەک هەبوو بانگبێژی مزگەوتێک بوو لە شاری حلە پێشنێژی بۆ خەڵکەکە کردوەرکەکانی سەرشانی ئاینی خۆی جێبەجێ کرد هەرکە ئەیانوت سبەینێ بەهارە کاتی باخان و گوڵ و گوڵزارە ئەم کابرایە کلیلەکانی مزگەوتی ئەدایەوە بە دانیشتوانی گەڕک و نەبوو ئیدی خەریکی چوونە سەیران و خواردنەوە ئەبوو تاکو و سەوزای و گوڵ و گوڵزار بمایە ئەویش لە دەشت و دەرەبوو زۆر جاران بەبەر خواردنەوە و هەڵدانی پێکەوە ئەم شعرەی ئەوت کەمەیلی یارم بە خەمان سوڕا مەیلم بۆ مەی و پیاڵە گەڕا وەرع و خواناسیم وەلاوە ناوە ون بووم لە سۆزی عەشقی بێ فەڕا دۆستانم بە بێ ئیمام جێهێشت و بۆ ڕەز و باخ و خۆشی ئەو پەڕا دەمێ مزگەوت و دەمێ ڕابواردن بە ئەم بەر ئەو بەر ژیانم دۆڕا هارونە ڕەشید وتی باسم تۆ پیاوێکی خۆش مەشرەبی باسم وتی میوانە ئازیزەکانە جێڕنەوە هەر لە سەردەمی کیسرای ئەنە و شیرواندا جۆڵایەک بووە یەک ساڵی ڕەبق کاریە کرد و پشوو حەوانەی نەبوو نە ڕۆژانی هەینی و نە جەژنەکانیش بەڵام هەرکە گژوگیا سەری دەرەهێنا و ئەیانوت ئیدی بەهار هات ئیدی داربەست و مەکۆ و تان و پۆکەی ئەپێچایەوە و دەستی ئەکردە گەڕان و سەیران و سەری ئەکردە خواردنەوە، ئیدی ئەوە پیشەی بوو تا دەمی پایز کە گوڵ و گوڵزار نەئەما، جۆڵایش داربەستی ئەبەستەوە و تان و پۆی هەڵەخستەوە و ئەکەوتەوە کارکردن. کیسراشا کامەی بۆ ئەگێڕنەوە فەرمان ئەدا جۆڵای بۆ بێنن کە ئەچێتە بەر دەمی کڕنووشی بۆ ئەبا، شا کیسرا دەستخۆشی لێکهات و پێنج هەزار درهەمی ساڵانە مووچە بۆ بڕێتەوە کە هارونە ڕەشید ئەمانە بیستێ زۆری پێخۆشە بێت و دڵیەکرێتەوە ئەم جا هارونە ڕەشید لە پەناوە بە جەحفەرەڵێ هەواڵی ئەمڕۆی لێ بپرسە جعفەری ژەڵێ میری مسلمانان پیاوی چاک بە کابرا مەستە و لە هەوای خۆیدا دڵخۆشە و بالێی تێک نەدەین ڕەشید وتی چەند سەیریت ئەمە دواجارە و پەیمانمان داوە ئیتر نەگەڕێینەوە بۆ لای ئەبێت هەر پرسیاری لێ بکەین جەعفەر ناچار بوو پرسی خاڵە باسم توخوا ئەمڕۆی خۆتمان بۆ بگێڕەوە چیت کرد لەگەڵ قازی ئەمجا پێمان بڵێ ئەم شەو لە هەموو شەوانی پێشوو ژیانت خۆشتر و سفرەت ئاوەدانترە هۆی چییە؟ ئەوەش بزانە ئەمە دوا پرسیارمانە و سەفەرەکەین ئەگەڕێنە وڵاتی خۆمان هەر هێندە باسم ئەمەی بیست سوور هەڵگەڕا چاوانی سوور بوو دەمارەکانی ملی هەستە هاواری کرد ورک گۆزەی نەزان کرد ورچە کۆن هەموو جارێک هاوڕێکانت بێدەنگ و تۆ لە زەوقم ئەدەی هەستم یەک مشتە کۆڵت لێ بدەم سرت بشکێنم ئەبوو جەفەر زۆر بەناسکی وتی خاڵ باسم لە یەکەم جارەوە بەخۆشی لەگەڵ یەکدا هێناومانە ئێستاش دوا میوانداریمانە تێکی مەدە لێمان تو سەری خۆت کارێک بکە کە گەڕاینە وڵاتی خۆمان یادت بەخێر بکەینەوە باسم وتی بەر لەعنەتی خوا و تووڕەیی خۆی بکەون بیست ساڵە وەک سوڵتان ئەژیم ئەیبم نەبوو لەو کاتەوەی ئێوەم ناسیوە نەگبەتی منی گرتووە لەم کارەوە بۆ ئەو ئیش و کار ئەیگۆڕم سوودی نییە ئەمەندە پێوقەدەمتان شوم و نەگبەتیە لەگەڵ ئەم هەموو نەگبەتی و ماندووبوونەدا باسم و ڕۆزی من لە لای خوایە ئەمڕۆش شتی سەیر و سەمەرەم بەسەرهات کە بڕوا ناکەم کەسی دیوەک و منی بەسەر بێ جعفەری بەرمەکی وتی تو خوای هەردوو دنیا گەر بۆمان نەگێڕیتەوە کە ئەمڕۆ چیت بەسەر هاتووە باسم وتی هەر ئەبێت بیگێڕمەوە وتیان ئەرێ بەخوا باسم وتی مەرجە نەهێڵم ببێ بەگرێ لە دڵتاندا ئەو ڕێکەوت و شتە سەیرانەتان بۆ بگێڕمەوە ئەمڕۆ لەگەڵ بەری بەیاندا لە خەو ڕابووم نانم خوارد و خۆم ئامادە کرد و بەرەو خانووی دادگای گشتی وتم دەنگمەکە ئێستا نێراوی شەریعەتم و سەر بە مەملەکەتم سرد نێشێنم بێدەنگ لەبەر دەرگادا لێ وەستام هێندەم زانی قازیەکە نێراوانی شەریعەتیان کۆکردەوە و کەوت نەبانکردنیان یەک یەک ناونووسیانەکردن پیشەکان ئەپرسین کارێکیان بەسەرهێنام هێشتا بەسەر هیچ فەرمانبەرێکی ئەو دەستگای دادە نەهاتبوو دەستی شکاوم هەرگیز جێڕانەوەی بەسەرهاتەکان وەکو بینینی نییە کارێکیان پێکردم ئاگام لە دنیا نەما ژیانم لە بەرچاو کەوت و بەغدام لە بەرچاو ڕەش بوو بڕیارمدا سەری لوتی خۆم ڕەش بکەم و سەر بنێمەوە و بەغدا بەجێ بهێڵم گەڕامەوە بۆ ژووری سەرخانەکە و دڵشکاو و گیان تێکشکاو بیرم بەلای ئەوە بوو ئەم شەو چۆن بەسەر بەرم لە کاتێکدا پوڵ و عانم پێ نییە منیش دار خورمایەکم هەبوو چەند چڵە و لە ژوورەکەمدا جلم پێدا هەڵەواسی ئەوەم هێنا و لوسم کرد و لە شێوەی شمشێردا ئەم جاگرتم بەدەستمەوە کالانە کۆنێکی شمشێرم هەبوو کردم بە قایشەکەی پشتم دا و تووڵە دارەکەم تێبڕی و وەکو شمشێر مستوەکەی بەدەرەوە بوو ئەم جا چەند پارچە لبادم هێنا و لە ژێر جلەکەمەوە بەستم بەناو قەدمەوە پشتێن و شمشێرەکەم بەستەوە لە ماڵ چوومە دەرەوە و بۆ ناو بازارەکە هەرکەس سەیری بکردمایە پێیوا بوو حەسحەسی بازارم و لێپرسراوی پاک و خاوێنی بازاڕەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. باسم درێژەی پێدا وتی خۆم کرد بە بازاڕی چەک فرۆشاندا ئاپۆرەی خەڵکەکەم بینی کە دڕم بە خەڵکەکەدا چوومە ناوە دوانم بینی شەڵاڵی خوێن بوون سەر و چاویان شکا بوو پیاوماقۆڵی بازارەکە هانای بۆ هێناموتی ئەی سەردەستەی پاسەوانانی بازار ئەم پێنج درهەمە بگرە و ئەو دوانم بۆ بگرە و بیان بە بۆ کۆشکی خەلیفە تاکو سزای هەردووکیان بدا منیش پارەکەم خستە تەنکەی باخەڵمەوە هەردووکیانم گەیاندە بەردەم کۆشک و سەرای خەلیفە و بۆ بەردەم هار و نەڕەشید سەیرم کرد کۆشک هێندە ڕازاوە و جوان بوو هەرمە پرسە دوای کەمێک ئەبوو جعفەری وەزیرم بینی ئەزانی هەروەکو تۆوا بوو ورگیشی وەکو تۆ داکەوت بوو بەڵام هەیهوو تۆ لە شوێ و ئەو لە شوێ ئەو هامنشینی خەلیفە بوو تۆیش پیاوێکی خۆتی هەڵقورتێنەر ئەمجا باسم کەوتە گێڕانەوەی بەسەرهاتەکەی و چۆن نردویانە بۆ لای حاجی عوسمانی حاڵواچی بۆی گێڕانەوە چیان دەرخواردا و چۆن بەرتیلی وەرگرت ئیدی ئەو ڕۆژە هەر لە بەیانەوە تاکو ئێوارە چی بەسەر هاتبوو بۆی گێڕانەوە کە جەعفەر ئەمانەی بیست سەری سوڕماوتی خاڵە باسم ڕازەکەی بەڕاستی ئەوەی بەسەر تۆ هاتووە بەسەر کەسی دی نەهاتووە باسم وتێوانە بە کوێرایی چاوی خەلیفە و ئێدی شیرینی ئەو کارەم وەرگرت مریشکی سوورەوکراویان کرد بە قڕگمدا پاریان پێدام هەرمە پرسن ئەی نابینن ئەم هەموو نیعممەتی خویە ماڵی ئاوەدان کردوەتەوە و ئەم جا بەلا قرتێەوە ڕووی تێکردنوتی خەلیفە هارونە ڕەشید کێیە چۆن ئەتوانێ ڕۆزی من ببڕێت ئەو دەرویەکم لێداخە خوا دەیان دەروی ترم لێکاتەوە دەستی برد پیاڵەیەکی دی تێکرد نۆشی کرد و ئەم گۆرانیەی دەست پێ کرد کە من بادەم لەسەر لێونا یەکبینە لە زەردەپڕ کە تیشکی خۆر بێتینە وەکو ئاسە خومارە و مەی ئەگێڕا منی مەس کرد ئەو لێو سورەی چاوشینە ئەم جاوتی ئەم گۆرانێش لە داخی هارونە ڕەشید ئەمجا خۆشەویستان مریشکی سرۆکراوەم خوارد شیرینی و پاقلاوەیان دەرخواردام ئیدی سوێندم خواردوە بێت بە حەسحەسی و پاسەوانی شارەوانی بمرم ئیدی ئەم کارە نوێم ناگۆڕم خەلیفە هێندە پێکەنی خەریک بوو بمرێ ئیدی خەلیفە هاتە بەرچاوی، چۆن لقەداری خورماکەی خستۆتە ناو کێلانێکی شمشێرەوە، چۆن چۆتە سەر حاجی عوسمانی حەڵواچی و ترساندوێتی و بەرتیلی لێ وەرگرتوە، زۆر زۆر پێی پێکەنی و لە دڵی خۆیدا وتی ئەم کابرایە خوا بەختەوەری کردوە، مەرج بێ شتێکی بۆ بکەم نەوە دوای نەوە باسی بکا. هەرسێکیان تاکو نیوەشەو لە ماڵی باسمی ئاسنگەر مانەوە ئەمجا داوایان کرد ڕێیان بدا بگەڕێنەوە ماڵی خۆیان باسموتی ڕۆشتنی خۆتان لە دەست خۆتاندایە بڕۆن و خوا چاکتان بۆ نەکە هەرسێکیان دایانە قاقای پێکەنین و چوونە خوارەوە و لە حەوشەوە چوونە دەر و دەروازەکەیان ڕاکێشایەوە بەرەو کۆشک چوونەوە لە دەرگای نهێنی پشتەوەی کۆشکەوە چوونەوە ماڵی هارونە ڕەشید هەریەک و چۆ سەر جێگەی خۆی و نووسن کە ڕۆژ بۆ و خۆروبان کەوت باسم هەستا و چووە بەر پەنجەرەکە و باوێشکێکی داوتی یا ئەله ڕۆژێکی نوێ ڕۆزیەکی نوێ بڕیاریشم داوە حەس حەسی نەبێ کاری تر ناکەم گۆرەویەکانی کردە پێی کراسە ئاو دامانەکەی کردەبەر شاڵەکەی دا بە سەرشانی چەپیدا شمشێری لە کەمەر بەست و سەری پەنجەکانی تەڕ کرد و سمێڵەکانی پێبادا هەردوو لا جانگی تەخت کردەوە نەیەزانی چارە نووس چی بۆ ئەو ڕۆژەی ئامادە کردووە چوە خوارەوە و ڕۆ و کۆشکی هارو نەڕەشید ڕۆیشت کە گەیشت چووە ژوورەوە خۆی گەیاندا ئەو دوو گسک دەرەی لە حەوشەی ماڵی پاشا وەستا بوون و چاوەڕێی فەرمان بوون تاکو و دەست بە جێبەجێکردنی بکەن لەو لایشەوە هارونە ڕەشی چاودێری دە پاسەوانەکە ئەکات و چاوی ئەگێڕا هێندەی زانی قولاپی چاوەکانی بە باسمەوە گیر بوو سەرنجی دا سمێڵەکانی پیت کردووە لاجانگی تەخت و تەڕ کردووە سنگی دەرپەڕاندووە هارونە ڕەشید بانگی ئەبوو جەحفەری کرد کە هات سەیری باسمی کرد و چاوێکی لە جەعفەرداگرت ئەمجا چرپاندی بەگوێیدا سەیری هاواریەکەمان کە تۆ بزانە ئێستا چی پێەکەم ئەمجا هارونە ڕەشید بانگی سەرکردەکەی ئەو دە پۆلیسە پاسەوانەی کرد سەرکار هاواری کرد لە پەزێرای میری مسلماناندام خەلیفە لێی پرسی چەند پۆلیسی حەسحەسی پاسەوانت هەیە سەرکاروتی بەگم ئێمە سێ گروپین هەر گروپەی دە پۆلیسە و هەمومان سی پۆلیسی پاسەوانین خەلیفە و تیار ئێستا دە پۆلیسەکەی خۆت لەلایەکەوە کۆبکەرەوە و یەکەیەکە بیان نێرە بۆ لام سەرکاروتی بەبان چاوان ئەمجا ڕووی کردە گروپەکەی وتی هاواریان خەلیفە فەرمانی پێمانداوە کۆبینەوە وەرن لە بەردەمدا ڕیز ببن باسم لە دڵی خۆی داوتی یا ئەستار یا ئەستار ئاخۆ خەلیفە مەبەستی چی بێ ئەم ماستەم و یەکی تایە کە هەمویان ڕیز بوون لە بەردەم خەلیفەدا لە یەکێکی نیە و ڕیزەکەی پرسی ناو چییە؟ ئەمیش وتی ئەحمەد ئەمجا پرسی باوکت وتی عەبدوڵا ئەمجا خەلیفە پرسی ئەو موچەیە لە کوێوە بە تۆگە تۆ پۆلیسیت تازە کردوتەوە ئەحمەد وتی قوربان باوکم جێگەکەی خۆی بەخشی بەمن و خۆی کارکەنار کرد منیش چوومە جێی و ئەم ڕاژەکردنم بە پیرۆزەزانم خەری فەژوتی بەڕاستی ئەم کارت لێ دێ ئەم جاناردێ لایەکی دێم جایەکێکی تری ناردە بەردەم خەلیفە هەرگەیشتە لای خەلیفە کڕنوشی بۆ برد خەلیفە پرسی ناوی خۆت و باوکت و موچەکەت بڵێ پۆلیسی حەس حەسی پاسەوانوتی گەورە من خالیدی کوڕی ماجدی کوڕی سالم بنەماڵەکەمان هەر لە سەردەمی خەلیفەتی شەهید وەلیەوە لەم کارەدایە موچەکەم بیست دینارە گۆشت و ئارد و شەکر و گەنم مانگانە وەرەگرم ئەم موچێمان لە باوانمانەوە بۆ ماوەتەوە ئەمجا بردیانە ئەو لاوە و یەکێکی دیان بانگ کرد و دوای پرسیارکردن و وەڵام نردیانە ناو دوودانەی پێشوو چوارەم کەس نۆرەی باسم بوو ئەویش کە خەمی خۆی لێ هات بوو لە دڵی خۆی داوتی جاخوایە گیان من بڵێم چی ئەمە چ ڕۆژێکی شوم بوو خۆزگە دوێنێ ملی خۆم بشکاندایە و سەری خۆم هەڵگرتە جێم بهێڵایە ئەم بەغدایە دەفەرموو ئێستا خەلیفە لێت ئەپرسێ چیت و کوڕی چیت موچەی مانگانە چەندە ئاخر باسم چی پێڵێ خۆگەڕ ڕاست و دروست بڵێم ئاسنگەرم پێم ئەڵێت گەوات کەواتە تۆسی خوڕیت و چاودێری هەڵسوکەوتی خۆم و ماڵ و مناڵمەکەی لا حولە ولا قوتە ئللا بلا عالیم عظیم شەهرەزاد وتی باسم لە سێ و دووی ئەوەدا بوو چی وەڵام بداتەوە چۆن قوتارە بێ لە دەست خەلیفە هاروونە ڕەشید دەسە سڕەکەی بەدەمەوە گرتبوو تاک و پێکەنینەکەی دەرنەکەوێت و بانگی کرد و ڕوی لێوەرجێڕا تاک و پێکەنینەکەی نەبینرێ حەس حەسەکەی تەنیشتی چووە بەردەمی کڕنووشی بۆ برد ناوی ئەویش و باوکی و بڕی مووچەکەی وت و چووە ئەو لاوە ئیدی تەنیا باسمی ئاسنگەر مابۆوە ئەمجا خەلیفە خۆی گرت و سەری بڵند کرد و دووبارە و سێبارەی کردەوە بەڵام باسم سەری داخست بوو وەڵامی بۆ نادرایەوە ناچار سەردەستەی حەس حەسەکان هات و سی خورمەیەکی لە بندەستی باسمدا پێوت قڕم ساخ وەڵامی خەلیفە بدەوە باسم سەری بڵند کرد و پرسی ناوت چییە؟ ئەویش وتی ناوی من هارونە ڕەشید وتی بەڵێ تۆ، ئەمجا چووە بەردەم هارونە ڕەشید و دەستەکانی سەریە خست و سەری شۆڕ کرد نەئەزانی چی بڵێ، خەلیفە هارونە ڕەشیدیش هێندە پێکەنی وەخت بوو ببورێتەوە، ئەمجا سەیرێکی ئەم لاو لای خۆی کرد و پرسیەوە ناوی خۆت و باوک و باپیرەت چییە؟ مووچەکەت چەندە؟ باسم وتی لە من ئەپرسی حاجی خەلیفە؟ خەلیفەش وتی بەڵێ تۆ ئەمجا ئەبوو جەعفەر ڕووی تێکردووتی نەگبەت جوان وەڵام بدەوە با بە شمشێرێک سرد نەپەڕێنم باسم کەوتە لەرزین زەرتەڵگەڕا دانە چۆقەی پێکەوت بەخۆی وت چی ئەبوو گەر ئەمڕۆ ئەم کارم نەکردایە ئای باسمی نەگبەت چۆن تووشی هەموو شتێ ئەبی بەخوا هەر ئێستا خەلیفە باڵەخانەکەشت پێزانێت و لە ملت دەدا باسم گیان ئەمجا هەموو خەڵکەکە دایانە قاقای پێکەنین هارونە ڕەشی سێرێکی باسمی کردوتی تۆ حەسحەسی کوڕی حەسحەسی و موچەکەت بیست دینارە ڕەتلێک گۆشت هەموو ساڵێک چۆغەیەک بەرەگری باسم خێراوتی بەڵێ بەڵێ بەگم ئەمجا خەلیفەوتی ئەم حەسحەسیەت لە باو باپیرتەوە بۆ ماوەتەوە هارون ڕەشید وتی گوێ بگرە بڕۆ سێ کەسی دی لە کۆمەڵەکەت لەگەڵ خۆت ببە بچۆ چوار گیراو بێنە لەوانەی فەرمانی لە سێدارەدانیان هەیە با یاسین و تەڵقینی خۆیان بدەن بڵێن ئێمە کوشتومانە هەر ئێستا بیان هێنن جەعفەروتی قوربان هەر ئێستا والی ئەنێرم ئەو ئەیان هێنێت ئەبوو جەعفەر چووە دەرەوە دوای ماوەیەک هاتەوە چوار کەسی هێنا کە دەستیان لە پشتیەوە بەسترا بوو سەریان ڕوت بوو ئەمجا جەردە و ڕێگر بوون خەڵکیانە کوشت کە خوا نەفرەتی لێگرت و ئەمجا هارو نەڕەشی پێوتن ئێوە کە تندەرن و تاوانکەرانن ئەوانی ژوتیان بە میری مسلمانان ئێمە تاوانە گەورەکانمان کردووە و خوا شەیتانی خستە مێشکمانەوە نەمانتوانی گوێڕالی شەیتان نەبین ئێستاش لەسەر دەستی بەڕێزتانا تۆبەکەین خەلیفە وتی ئێوە شمشێر نەبێ هیچ شتێک پاکتان ناکاتەوە ئەم جابانگی کردە سێ حەس حەس و فەرمانی پێدان کە هەریەکەیان تاوانبارێک ببە چاوانی ببەستێت و دەست و قاچی ببەسێت و شمشێر لەسەر ملی دابنێت و ئامادەی فەرمان بێ جا هەرکەس فەرمانی منی جێبەجێ کرد ئەوە سەرموچەی ئەدەمێ هەر کەسیش وتی جێبەجێ ناکەم خۆیشی ملی ئەبێت بقرتێ حەس حەسە پاڵەوانەکان وتیان بە چاوان هەرخێرا هەر یەکە و یەکێک لەو چوار تاوانبارەی دایە پێش و چاوی بەستەوە و لە بەردەم خۆیدا چوار مشتەقی داینا و شمشێری لەسەر ملی داناوتی فەرمایشتە گەورم کە ئەو سێ کەسە کارەکەیان زوو جێبەجێ کرد باسم بەخۆی وت ئەمە چی بوو بەسەر من هات ڕۆژ بە ڕۆژ بەڵاکانم قرسترە بن بەو خویە بە مردن نەبێ ڕزگارم نابێ ئەمجا خەلیفە بانگی باسمی کردووتی نەک بە تۆ پۆلیسی حەس حەز نیت وەکو ئەوان وەرە پێشەو ئەم تاوان بارە ماوە بیبە و وەکو ئەوان ئامادەی بکە و چاوەڕێی فەرمان بە باسمیش ناچارچوو تاوانباری هێنا و چاوی بەستەوە و شمشێری خستە سەر ڕێسی ملی و چوار مشتەقی داینا ئەمجا لە دڵی خۆی داوتی ئەی خوای بانی سەر ئاخر ئێستا چی بکەم ئەگەر شمشێر لە کالان ڕاکێشم داری گەڵا خورمایە ئەبم بگاڵتە جاڕی ئەم هەموو خەڵکە و خەلیفەش تێرم پێ ڕابێرێ ئەمجا فەرمانەدا لە ملی منیش بدەن بۆ خاتری خوا ئاخر من چیم کردبوو ئاوا بەم شێوەیە توش بووم ئەم جا بە ناچاری شمشێرەکەی بە کالانەکە و خستە سەرشانی کە گوایە ئامادەی فەرمانی خەلیفەیە خەلیفەش چاک ئەزانێ هەڵوێستی باسم چۆنە پێکەنێ باسمە داماویش ئاگای لە دنیا نەماوە ئەم جا دەسڕەکەی گرت بەدەمیەوە و خەلیفەش پێیوت وەکو هاوڕێکانت شمشێرەکەت لە کالان دەربێنە باسمیش وتی قوربان جوان نیە لەبەردەم میری موسوڵماناندا شمشێر دەربێنم بە یەکەم کەسی وت دەی ملی بپەڕێنە ئەویش کە لەسەری لە لەشی جاکردەوە هارو نەڕەشید پێی وت دەست خۆش محەممەد ئەمجا فەرمانی دا دیارەکەی وەرگرت و سەرموچەشیان بۆ نووسی ئەمجا خەلیفە بە دووەمی وت دەی عوسمان ملی بپەڕێنە ئەوێژوتی بە چاوان لە ملیدا هارونە ڕەشید وتی دەستت خۆش خەڵاتیان بە ئەویش بەخشی و سەرموچیان بۆ نووسی ئەمجا خەلیفە سێمی بان کرد ئەوێ ژوتی بە چاوان و وەکو هاوڕێکانی جێبەجێ کرد هارونە ڕەشید فەرمانی ئەویشی دەرکرد و خەڵات کرا و سەرموچەی بۆ نووسرا ئەم جا قیژاندی بەسەر باسمدا دەی حەس حەس تۆش بدە لە ملی تاوانبار وەکو هاوڕێکانت باسمی داماویش لە تاو کێشەی خۆی فڕی بە دنیاوە نەمابوو لە پڕ لە سەرقاچێک خولایە وتی بە چاوان قوربان ئەمجا بە تاوانباری بەردەستی وت شایەتمان بێنە تاوانبار وتی گەورم شایەتمانم هێنا و شایەتە دەم ئەمە ویستی خویە ئەم جا باسم وتی گەر برسی تە با تێرت بکەم گەر تونی تا بە ئاوت بدەم گەر ناڕەوایشت لێکرێ بشیڕێنە و بڵێ زۆرداریم لێکرێ لە دڵی خۆشی داڵێ خوایە بڵێ لەم ڕوودا و ڕزگارم بێ باسمی ژووتی درۆکەی من بەڵگەیەکم پێمەوێت تەنیا خەلیفە ببینێ هارو نەڕشید هەر بورایە ئەوەندە پێکەنی باسم تاوانبارەکەی بەکێش کردە بەردەم خەلیفە و خێرا کڕنوشی بۆ بردووتی گەورم تەنیا دوو شەم لێ ببیستە ئەم شم شێرم لە باو باپیرانمەوە بۆ ماوەتەوە سحریە زۆر سەیرە کە شەڕی پێکەم گەر بەرامبەرەکەم بێ تاوان بێم شمشێرە ئەبێت بەدار گەر تاوانبار بێ ئەوا شمشێرەکە تا بڵێ تیژە ئەم شمشێرە باوکم لە باپیرەمەوە بۆ ماوەتەوە منیش لە باوکمەوە بۆم ماوەتەوە ئەم جا شمشێرە دارینەکەی بەکالانەوە فرێدا بەردەم خەلیفەوتی ئەگەر ئەم کابرایی بەردەستم تاوانبار بێ هەر ئێستا پریشکەدات و ملی ئەم کابرایە بڕێ گەر بێت تاوان بێ ئەوە کە دەری دێنیە بێ بە پارچەیەک تەختە و داری گەڵا خورما ئەم جا خەلیفە فەرمانی دا دەی شمشێرەکەت هەڵکێشە لە کالانەکەی و لە بەرچاوم لە ملی بدا باسم شمشێرەکەی هەڵکێشا کە تاوانبار مل پەڕین بکە دارە کاتە دەرەوە ئەم جا سەرێکی باداوتی گەورم ئەوە تا کابرا بێتاوانێ خەلیفە و دەوروبەری دایانە قاقای پێکەنین باسمیش خێرا خێرای وت قوربان ئازادی بکە بێ تاوانە ئەمجا خەلیفە بە هەمان شێوە خەڵاتی باسمیشی کرد و فەرمانیدا جلوبەرگی پۆلیسی بدەنێ و کردی بە سەردەستەی حەس حەسەکان و موچەی بۆ بڕینەوە تاکو ئەو ڕۆژەی باس مرد هاوڕێی خەلیفە بوو شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو